بە سێ ئایەت باسی هەر سێ سنفەکەی کرد دوای ئەوە ئەوە لەفە ئەوجا نەشر دێ نەشر چیە وتمان بڵاوکردنەوە و ڕاخستن و تەفسیل پێدان ئەوەی کە کۆت کردەوە و کورتت کردەوە ئێستا لێکی دەکەیتەوە تەفسیلی پێدەدەیت سابقون چێنە ئولائیکە المقڕبوون ئەو هەموو ئاەتە لەسەری ڕۆیشت تا گەیشتە ئیلا قیلەن سەلامن سەلامە زانیمان سابقون مقڕبوون جۆرێکی تر لە ئیمانداران ئەوانن کە پلە دوون پلەی دووەمن نزمترن لە پلەیەک پلەیەک سابقونن سەرڕای کردنی واجبەکان سنەتەکانیش دەکەن سەرڕای دوورکەوتنەوە لە حرامەکان لە مەکروهیش خۆیان بە دوور دەگرن ئەوانە سابقونن ئەوانە مقڕبوونن ئەوانە ئەبرارن بەڵام جۆری دووەم لە ئیمانداران ئەصحاب الیمین ئەوجا تەفسیلی پێدەدا بۆمان ڕوون دەکاتەوە بزانین کە لە خۆشگوزەرانیدان و شەنیان مەزنە چییە بزانین فی سدر مەخضود سدر درەختێکە کە پێی دەوترێ ئەنەبق ئێمە لە کوردیی پێ دەڵێین ئێمە جێوژی پێ دەڵێین ئێوە چی پێ دەڵێن چی تر لە ها گۆیش جێوژ و گۆیش ئەوە قەلبی مەکانیە واو هاتۆتە پێش یا یا هاتۆتە پێش واو هیچ فەرقی نییە هیچ ناوی تری هەیە ها کنار ئەمە سێبەری ئەم درەختە یەکجار زۆر خۆشە سێبەرەکەی لاشە لە ژێریدا کە بخەویت زۆر ئیسراحەتیت بەڵام لە بادیە هەیە لە کوێ نییە لە ناو شاردا نییە پیامبەری خوا عليه سڵات سلام یعنی کاتێک کەمایەتی بۆ هاتە خوارەوە خەڵک بەلایەوە یعنی ئیمانداران دڵیان پێی خۆش بوو خۆی درەختی جێوش خۆشە تامەکەی وە سێبەرەکەشی سێبەرێکی چڕ و پڕی هەیە و ئینسان لە ژێریدا تەندروستە کە دەڵێن لە ژێر سێبەریدا تەندروست و خۆشحاڵ دەبی دەزانن هەندێک درەخت هەیە ئینسان لە ژێری بخەوێت تەنگە نەفەس دەبێت ناڕەحەت دەبێت بەڵام ئەو درەختەوە نییە بەڵام یەک مشکیلەی هەیە چییە مشکیلەکەی دڕکاویە سدر دڕکاویە لەبەر دڕکەکەی تام لە بەرەکەی ناکەیت کە بۆ خۆت دەستی بۆ بەریت بەڵام ڕۆژی قیامەت فی سدری مەخدودین مەخدود یەعنی دڕکەکەی هەموو بڕاوەتەوە هیچ دڕکی نەماوە هیچ دڕکی نییە کەواتە لە خۆشیەکەی بەهرەمەند دەبی ناخۆشیەکەشی لێی پارێزراو دەبی ناخۆشیەکەی چییە؟ دڕکەکەیتی مەخدودە مەخدود چیە وتمان مەقتوع شەوک دڕکەکەی بڕاوە هیچی دڕکی پێوە نەماوە فی سدری مەخدود ئەمە سێبەرێکی خۆش لە ژێر درەختێکی جوان و خۆشدا و طلح منضود طلح یعنی موز و لە درەختی مۆزیشیان لایە کە منضودە نضید یعنی چی یعنی بەسەر یەکدا بە تەرتیب و بە مرتبی بەسەر یەکدا کەوتو مۆزەکانی یعنی وە نەبێ هەر یەکەی بۆ لایەک ڕۆیشت بێ دائما مۆز تەماشای کە چۆنە یعنی زۆر بە جوانی مرتبە بە دوای یەکدا بەسەر یەکدا کەوتووە اصحاب الیمین لە ژێر سێبەرێکدان لە بەهەشت کە درێژ دەبێتەوە ئەگەر هەزار ساڵ بە سواری بڕۆیت لە ژێر سێبەردا ئەو سێبەرە کۆتایی نایەت و نەبێ وەکو سێبەری دنیا بێ پاڵ داوەتەوە لە ژێر سێبەری دیوارێک ئیسراحات ئەو بەیانە کە بوو بە دوانیەوەڕۆ سێبەر نەما خۆر سووڕایە ئەولا سێبەرگەچی لێات نامێنێت کۆتایی پێدێت سێبەری ئەوێ چییە براکەم بەردەوام وەظل مەمدود لەگەڵ بۆ هەر کوێیەک بڕۆی ئەو سێبەرە لەگەڵت درێژ دەبێت و هەر بەردەوام کەواتە بزانە چ باغ و باغاتێکی خۆشە چ نعمەتێکە وما ئیم مەسکوب و ئاوێکی تێدایە ئەم شوێنە خۆشەی ئەسحاب یەمین ئاوێکی ڕژێندراو ئەو ئاوە چۆن دەڕژێت یعنی وەکو چۆن تابگە و شەلال لە بەرزایەکەوە ئەو ئاوە دەڕژێتە خوارەوە لە بەهشتیشدا ئەو ئاوە بم شێوازە دەڕژێتە خوارەوە یا هەندێک زانایانی تەفسیر دەفەرمون دەڕژێتە ناو پەرداغەکانیان قاپەکانیان لە هەر شوێک بن ئاوەکە دێتە بەردەستیان کەواتە دیمەنێکی جوان وەکو تاڤگە و شەلال ئەو ئاوە دەڕژێتە خوارەوە و کۆتاییشی نایەت و نەبێ بەس بە بەهاران هەبێ زستانان هەبێ دوایی نەمێنێ بەردەوامە وماء مسكوب وفاكهة كثيرة ولميوجات زور زوردان لا مقطوعة ولا ممنوعة ئەو میوەیە نە دەبڕێتەوە بە کۆتایی هاتنی وەرزەکان بۆ نمونە هەندێ میوە هەیە لە وەرزێکدا هەیە لە وەرزەکانی تر نییە کە ئەو وەرزە نەما نامێنێ میوەی ئەوێ بڕانەوەی نییە لا مەقتوعە بەردەوام لە هەموو کاتێکدا هەموو جۆرە میوەیەکی زۆر ئەوە لە بەردەستە وەلا مەمنوعە مەقتوعەیەنی خۆی کۆتایی پێنایە مەمنوعەیەنی هەیە بەڵام لێت مەنع دەکرێت چۆن ئەوە کە بیهێین لە پێشچوی خۆمان لە دنیادا هەندی میوەی خۆش هەیە بەڵام بۆ نمونە لە زستاناندا نامێنێت ئەوە قەتع بوو ئەی مەمنوعەکە چییە هەیە بەڵام پارەی دەوێت کە پارەت نەبێت لە تۆ منع دەکرێت نادرێتێت تۆ لی ناخۆیت لەوێ ئەوە نییە باجی بدەیت تۆ مادام بوویتە ئەهلی ئەو شوێنە مسبقەن هەموو شتێک تەرتیبە بۆ تۆ لێت منع ناکرێت لێت قەدەغە ناکرێت بەردەوام ئەنواعی میوە جۆرەها میوە لە بەردەستە و لە بەردەمتە لا مقطوعة ولا ممنوعة وفرش مرفوعة و لەسەر ڕایەخی بەرزن ڕایەخ دائیمەن کە بەرز بێت خۆشترە جوانترە بۆیە تەماشا دەکەین ئەم نیزامی ئەمڕۆ جا چ لە دووەلی خەلیج چ لە دووەلی مەتەلەن وەکو عێراق و کوردستان و ئەوروپی مەجالیسەکان بەرزن شوێن دانیشتن بەرزە لە دووەلی خەلیج وەکو قەنەفە نییە بەڵام چییە دۆشەکێکی بەرز و ڕق و ینی شێوە پتە و توندا لەسەری دادنیش لە وڵاتی ئێمە بۆ نمونە چی هەیە قەنەفە هەیە بەرزە لەسەری دادنیشیت خۆشە وەفروشی مەرفوعە لەسەر ڕایەخی بەرزکراوەدان لە هەڵسوکەوت و مامەڵەیاندا ژنانێکی بەرز لە جوانی حسی و لە هەروەها جوانی معنەوی کە ڕەوشتیانە بۆچی تەفسیری فڕوش بە زەوجات دەکرێ بە ژن دەکرێ چونکە دائیمە لە زمانی عەریبیدا دەفەرمێ کە باسی ئافرەتێک دەڵێن وەکانت تحتە فولان دروستمان کردوون بە دروستکردنێکی وەها جیا لە دروستکردنی دنیا فجعلناهن ئەبکارا وامان لێ کردوون دایمەن کچن هەرچەندە مێردی خۆشیان دەچێتە لایەن بەڵام لە کچێتی دەرناچێت لە کچێتی دەرناچێت لە هەموو ڕوانگەیەکەوە عروبەن عروبەن یعنی چی یعنی محببات إلى أزواجهن زۆر خوێن شیرنن خۆشەویستن بەلایەن لەلایەن مێردەکانیانەوە زۆر کەسێ ژنی هەیە بەڵام ژنەکەی خۆشەویست نییە لای مێردەکەی ئەو مێردە دڵی بەو ژنە خۆش نییە صفەتی خێزانی باش و ژنی باش چییە؟ ئیدا نەظرتە ئیلەیها سەرڕەتکە ژنی باش ئەوەیە کە تۆ سەیریکەی دڵت خۆشکە لەوانەیە هەندێک ژن پیاوەکەی جیرۆدەی بۆ کە سەیری دەکات دڵی ناخۆش دەکات جایە ڕەوشتی باش نییە یا کەسێکی ئافرەتێکی بێقەنەعەتە یا زمان درێژە بەسەر مێردەکەیدا بۆ نمونە یا لە هەر هۆکارێکی تر بێت بەڵام ژنانی بەهشتوانین عروبەن وتمان چی عروبەن محەبەبات خۆشەویستن بەلایەن لەلایەن مێردەکانیانەوە خوای گەورە وای لێکردوون کە مێردەکانیان خۆشیان دەوێن دڵیان پێیان دەگەشێتەوە و چاویان پێیان ڕۆشن دەبێتەوە ئەترابە یعنی هاوتەمەنن هاوتەمەن وتمان هەم ئەبکارن هەم کچن بەردەوام هەم هاوتەمەنیشن لە تەمەێتی تەمەێکی گەنجێتیدا پیر نابن پیریان بەسەردا نایەت بۆیە ئافرەتێک لە دنیا ئەگەر ببێتە پیرێژن و بمرێت لە قیامەتدا هەر دەبێتە چی هەر دەبێتەوە گەنج هەر بە گەنجێتی دەژیت لە قیامەتدا ئەمەش یەکێکە لە نیعمەتەکان باش ئەم هەموو نیعمەتە مادی و معنەویانە بۆ چێ لأصحاب اليمين هەموو ئەو خۆشیانە بۆ ئەو ئیماندارانن کە بەدەستی ڕاستیان کردەوەی پەرتوکی کردەوەکانیان وەردەگرن ثلة من الأولين بابزانین کێ نەمانە لە چ زەمەنێکدا هەبوون ئەوانە کۆمەڵێکی زۆرن لە ئیماندارانی ئومەتانی پێشوو و هەروەها وەثلة من الآخرین کۆمەڵێکی زۆریشین لە ئومەتی ئەخیری زەمان کە ئومەتی محەممەد عليه سڵات وسلام لە سابقون دیقەتتان دا فەرمووی وقلیل من الاخرین لەو ئومەتە کەمن بەڵام لێرە چی لێرە دەفەرمێ زۆر کەوابوو چۆن هەردووچی تەفسیرکەین ئاخرین چێ دەگرێتەوە بۆی تەفسیرەکە هەردووچی لە هەردوو حاڵەتدا وەکو یەک بێ ئەگەر مەبەستمان پێی ئاخیری ئومەتی پێغەمبەر بە عليه ساڵ سلام ئەخیری ئومەتی پێغمبەر عليه سڵات سلام موبارەکەکە نا ئەوە زۆر بوون کۆمەڵێکی زۆر بوون کەواتە بەم شێوازە تەفسیری کەین ئەمما بڵین ئاخرین مەبەست تێک ڕای ئومەتە یعنی کەمێک لە ئومەتی پێغمبەری خوارێ ساسەلام لە سابقون بوون بەڵام زۆرینەی سابقون لە ئومەتانی پێشی بوون ئەوە نە وانی زۆرێکیش لە سابقون لە ئومەتی پێغمبەرن علی ساسان بەڵام لە سەردەمێک ها لە سەدری ئەو ئومەتە لە سەرەتا لە سێ قەڕنەکە ئەو سێ قەڕنەی کە مبتدع پێیان ڕازی نین یعنی بۆ نمونە تەماشا دەکەین ئاهەنگگێڕان بە بۆنەی لە دایکبوونی پێغمەری خوارێ ساواسەسلام سیە ساڵ نەکراوە نە لە سەردەمی پیامبەری خوا علیه السلام نە دوای پیامبەری خوا لە سەردەمی تابعین نە لە دوای تابعی تابعین هیچی نەکراوە صحابە و تابعین و تابعی تابعین هیچیان نیان کردووە لە دوای ئەوانەوە فاطمیە عوبەیدیە باطنیەکانی مصر ئەوانەی کە ئیمامی دەهبی دەفەرمێ ئەوانە زندیق بوون ئەوان دایان هێنا ئێستا تەماشا دەکەین ئەو هەموو خەڵکە شەئنی ئەوانە و حاڵی ئەوانەش زۆر خەتەر و ترسناکە ما ئەصحاب الیمین با بزانین چییە ترسناکیەکەی لە چیدایە فی سەموم وحەمیم سەموم یعنی گڕەیەکی ئاگری زۆر بەهێز و هەروەها حەمیم ئاوێکی یەکجار تەواو کوڵاو گڕەی ئاگر دموچاویان هەڵدەقرچێنێ دووکەڵێکی ڕەشی دۆزەخدان ئاگری دۆزەخدان جا تەماشای کرد سێبەری یحموم یعنی تەواو دووکەڵە ڕەشەیەک لا باریدین وەلا کەریم نە سێبەرێکی ساردە فێنکیان بکاتەوە وەلا کەریم الحنث العظیم دوو مانای هەیە یەکەمیان تاوانە گەورەکە کە شیرک و کوفرە دووەمیشیان الحنث العظیم یعنی ئەو سوێندە گەورە ترسناکەی کە یەمینی غەموس بوو سوێندیان دەخوار بە درۆ کە ئێمە زیندوو نابینەوە سوێندیان دەخوار کە زیندوو نابنەوە ئێوەش سوێندەش درۆیە هیچی نەما تەنها ئێسقانێک ماوەتەوە ئەویش دەستی بکەیتە دەبێتە خۆڵ وردەبێ ئەئینا لە مەبعوتون ئایا ئێمە دوای ئەوەش کەوامان لێ هات هەر زیندوو دەبینەوە زیندوو دەکرێینەوە لەوەش سەیرتر ئەوە ئابا ئونە ئەوەلون یعنی نەک ئێمە کە ئەمڕۆ بمرین باوکو باپیرانی قەدیممان هەیە پ ساڵ سە ساڵ هزار ساڵ پێش ئێستا مردون یعنی ئەوانش زیندوو دەکرێنەوە کە ئەوان هەر زۆر دەمێکە هیچیان نەماوە قبرەکە هەڵدەیتەوە لەوانەیە شوێنەواری نەمابێ هیچی نەمابێ یعنی ئەوانیش زیندوو دەکرێنەوە ئەو بە درۆیان دادەنا بەلایەنەوە گەورە بوو چۆن شتی وا دەبێ قل ئەی محەممەد عليه الصلاة والسلام پێیان بفەرموو إن الأولين والآخرين براستي ئەوانەی پێشوو لە باوک و باپیرانتان کە قەدیم مردوون والآخرینە ئەوانش کە لە دواییدا مردوون و لە دواتریش دەمرن لە مەجموعونە ئیلا میقاتی یوم معلوم هەر هەمویان بە دڵنیاییەوە کۆ دەکرێنەوە بۆ کوێ بۆ کاتێکی دیاری کراو کە ڕۆژی زیندووبوونەوەیە ئەو بە دڵنیاییەوە پێیان بڵێ و خەبەریان بدێ ثم ئەی لە پاش زیندووبوونەوە چ دێت ئێوە دەزانن چی دەخۆن لەو ڕۆژەدا لە ئاکیلو بە دڵنیاییەوە دەیخۆن لەی چ دەخۆن لە درەختی زەقوم دەخۆن کە درەختێکە لە هەر ژێرە و قوڵایی جەهنم ڕەجی داکوتاوە و بەرز بۆتەوە جا درەختێک کە بە لە ناو جەهنمدا بێ دەبێت چ درەختێک بێ پەنا بەخوای گەورە فمالئون منها البطون و نەبێت تەنها تامی بکەن سچیانی لێ پڕ دەکەن خۆشی بێ یا ناخۆشی دەبێ بیخۆیت ئەوە خواردنەکەی تۆیە زەقوم فمالئون منها البطون ئەگەر ئینسان بێت و سچی پڕ کات لە خۆشترین خواردنیش هەر بێزار و ناڕەحەت دەبێت بەخوا زۆرم خواردووە ناڕەحەتم زۆر کە زوا دەڵێ چیت خواردووە با قەلی خوارد بێت لە دونیادا ڕیسوای دەکا عاقیبەتیشی ئەو جەهەنەمە دەبێ پەنا بەخوای گەورە بۆیە براکانم تەڕەف و ڕەفاهیەت و خۆشگوزەرانی ئەگەر شکری خوای لەسەر نەکەیت پابەندی دینی خوا نەبیت تاعەتی لەسەر نەکەیت وا نەکەی بەهۆی تەڕەفەوە تووشی حرام بیت دەبێ وا بکەیت تووشی حرام نەبیت اصحاب الیمینیش باس کرا اصحاب الشمالیش باس کرا کەس ماوە باس نەکرابێ یاک دوو سێ مەڵێ ئەهل کەبائر لە کوێی تری قورئاندا باس کراون لە کوێی تری قورئاندا باس کراون ها کاک ها کوا پێم بڵێ ها براکەم ڕۆژی دوایی بە درۆ دانا و زیندووبوونەوەی بە درۆ داناوە و وە کوفری کردو ئەوە نییە تاوەکو بڵێ هەتا هەتا لە جەننمدا دەمێنتەوە بەڵام ظالم لی نفسی ئەوەش لە زۆربەی لە چیدا باس کراوە لە حەدیثەکاندا باس کراوە کە ئەوانە لە ژێر مەشیئەتی خوای گەورەدان وەکو ئەعیان ئەما جملەتەن ئللا دەچنە جەهنمەوە ئللا ئەو کەسە نەبێت کە خوای گەور ڕحمی پێ بکاو عفوی کا دەنا دەچنە جەهنمەوە لە جەهنمدا دەسووتێن یمیتهم الله فیها ئیماتەتەن خوای گەورە لە ناو جەهنەمدا وایان لێ دەکا وەکو مردویان لێ دەکات ئەو جارە فڕێ دەدرێنە دەرەوە ئالی بەهشت ئاویان پێدا دەکەن ئەو جارە چۆن نەمامێک تازە سەر هەڵدەداتەوە ئاوا زیندوو دەبنەوە ئەمانە لە حەدیثدا باس کراوە معتەزیلەکان و غەیری معتەزیلە عقلانیەکان باوەڕیان پێی نییە بۆ دەڵن کوا قڕان باسی نەکردووە خەڵک یا ئەوەیە یا ئەوەیە